من غش فلیس منی سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانە تاعەت و عیبادەتی هەموو لایە قبوڵ بێ وتاری جمعی پێشوو باسی حەقی هاوسێ بەسەر هاوسێوە بوو کە ئەگەر ئاگامان لە خۆمان نەبێ زۆر کەس بە بۆنەی دراوسێکەیانەوە دەچن بۆ جەهەنەم وتاری ئەمڕۆیش بە ناونیشانی فێڵکردن و خەڵەتاندنی خەڵک الغش والخداع کە ئەمەش دەردێکی کوشندەیە بڵاوەی کردووە لە ناو خەڵکدا و ئەوانەش کە ئەهلی مزگەوت و تاعەتن تووشی بوون و یەخەی هەندێکیان دەگرێ بەڕێزان لەم زەمانەدا نانی حەڵاڵ و پارەی حەڵاڵ زۆر کەم بووەتەوە خۆپاراستن لە حەرام زۆر قورسە لەسەر دڵ و دەروون. کەوتنە ناو حەرام و تووشبوون بە حەرام زۆر ئاسانە. چونکە حەرام وەک باخی بێپەرژین وایە لە هەر کوێوەک خەڵک گەرەکی بێ خۆی پیا بکە ئەتوانێ. لە فەرموودەی پێغەمەرە هاتووە سەر الله عليه وسلم کە ڕۆژێک دێت دینداری ڕازیکردنی خوا وەک ئەوەی لێیە ئینسان پشکۆیەکی ئاگر لە دەستیا بێ ینی دینەکە وەک سکڵێکی لێیە وەک پشکۆیەکی لێیە چەند زەحمەتە پشکۆیەک لە دەستا بێ ئەڵێ ئەگەر فڕەی بە دینی ئەڕوا ئەگەریش فڕێی نادا قرچە لە جەرگی دێ و دەسی دەسووتێ ئەم ڕۆژە ئەو ڕۆژەیە کە ڕسول وڵا ئیشارەتی پێکردووە بۆیە زۆر پێویستە خۆمان پارێزین لەو شتانەی دەمانبن بۆ دۆزەخ لە گشت بوارێکە لە بواری عقیدەدا لە بواری عیبادەتدا لە بواری ئەخلاقدا لە بواری معاملاتدا لە بواری خۆشویستن و ڕقدا لە بواری پشتیوانی کردن و دژمنایەتی کردنە بە یارمەتی خوا لەم جمعە و لە جمعەی داهاتوو ئاماژە بەم مەوزوعە زیندووە دەکەم بۆی خۆمان پارێزین و نەجاتمان بێ لەو دەردەیکەوە پێغەمەری خواسە لە الله عليه وسلم بەدەیان فەرموودە ئێمەی داچڵەکاندووە و خەبەری کردووینەتەوە. یەکەم جۆر غەشکردن لە بەیع و لە کڕین و فرۆشتن لە معاملات و شتەکانی تریش بە کرێدان و ئیجارەدان و ئەو مەوزوعانە هەمووی دەگرێتەوە کڕین و فرۆشتن تەنها ئەوە نییە کیلۆیە تەماتە بکڕی یا کیلۆیە گۆشت بکڕی ئینسان بە هەر ڕێگایەک پارەی حەرامی دەستکەوت خواردنی حەرامی دەستکەوت ماڵی حەرامی دەستکەوت ئەوە پێڵێن غەش جا بە درۆ دەسی بکەوێ هەر غەشە ینی درۆ بکە بە کیتمان دەسی بکەوێ لە عیبەکەی ئەو ماڵی ئەی فرۆشی عیبێکی تایە نایڵێی بە کابراکە ئەیسێنێ ئەوە هەر غەشە یا مەسەلەن ماڵەکە زیاتر ئەژی ساحێبەکەی نازانێ تۆ کەمی ئەدەیتێ ئەوە غەشە پیاوێک عەرزێ ئەفرۆشێ خانووی ئەفرۆشێ سیارەی ئەفرۆشێ ماڵی ئەفرۆشێ تۆ شارەزای لە بازار ئەزانی ئەمە زۆر دەژی یا تێکەڵ کردنی چاک بە خراپ دوو شت تێکەڵ کەی بە یەکە چای خراپ لەگەڵ چای چاک ئاردی خراپ لەگەڵ ئاردی چاک بۆ نمونە شتەکان تێکەڵ کەی بە یەکە شتی کۆن لەگەڵ تازە شتی خراپ لەگەڵ شتی چاک بەسەرچوو لەگەڵ بەسەرنەچوو یا ئەو مۆرەی ئەدرێ لە لە شتەکان کە پێڵێن ئەکسپایر بوون بەسەرچوون تاریخەکەی هەڵی ئەکەنێ و مۆری لێ ئەدا جوانتر لە کارخانە تەقەڵی گونێکە پاکەتەکە لێ ئەداتەوە ئەوە لە کێیەکە ئەو غەشە یەعنی تەعەجوبیان ئەکرد پێغەمبەر چۆن ئەبێ بە بازاڕا بڕوا؟ بۆ؟ چونکە عەقڵیەتی کاربەدەستانی ئەمڕۆیان هەبوو، کاربەدەست ئەبێ لە بورجێکی عاجی ئەبێ، لە شوێنێکی گەورە ئەبێ، کەم بێتە ناو خەڵک و دەرنەکەوێ، نا، پێغەمبەری خوا ئەڕۆشت بە ناو بازاڕا، ئەچوو بۆ سەر قەبران، ئەچوو بۆ لای نەخۆش، ئەچوو شتی ئەکڕی، بە بازاڕا ڕۆشت کابرایەک، دەغڵێکی دانابوو لەسەر سفرەیەک پێغەمەری خوا صلی الله علیه وسلم ئاوا دەسی لێدا ئەوکو بڵێن بزانێ بیکڕێ یا هەر شتێکی تر دەسی کرد بە ناویا بۆ ژێرەوە ها گەنم ئاوای لەکەی و هەڵیە گێڕیتەوە ئەوانە سیرەکە ژێرەکەی تەڕە فلیس منی بخستایەتە سەرەوە با خەڵک بیبینیایە ئەفەلا جعلتەو فوق طعامی کە یەڕاه الناس ئەوایە تەڕەکە لەسەر وایە با خەڵک بیبینیایە من غەشە ئەوەی غەشی کرد کەلیمەی غەش عەرەبیە بەڵام بۆ بە کوردی ئەوەنە بەکارمان هێناوە ئەوە لە من نییە یعنی بەتەمای من و بەهشت و شەفاعەت و لای خوا نەبێ ئیتر بۆ کوێ ڕاکەیفی خۆیەتی ابن حجر ئەیتەمی خوا لێ ڕازی بێ ئەفەرمێ پێغەمەری خوا صلی الله علیه وسلم بەیانی نەوعی غەشەکەی کرد ئەو غەشەکە حرامە فەرمووی ئەبێ خەڵک بەعیبی ماڵەکە و بزانێت کە تەڕیەکەیەتی لێرەیە زۆرن لەم بابەتانە بەتایبەتی ئەو کەسانەی کەوا لە پیشانگاکانە، لە نووسینگەکانە، لە لەو شوێنانەی کە خەڵک شتە بە لە عەلوەکانە لە بەردەستی ئەوانا دایەنێن، بە عەرەبی پێی ئەڵێن سمسار، بە کوردی وازم دەڵاڵی پێ ئەڵێن. ئەمانە ئەبێ ئاگایان لە خوا بێ. ئەبێ بترسن لە خوا. یەعنی شتی خەڵقت لێ ئەکا بە عیاری بیست و چوار عیاری بیست و چوار لێ ئەکا بە تەنەکە لە پێناوی چەند دینارێکە کە وەری بگرێ ئەبێ وریابن ئەبێ ئاگایان لە خۆیان بێ خراپ چاک ئەدەنە قەڵەم چاک خراپ ئەدەنە قەڵەمە گەر بیانەوێ نوکتەیەک و حکایەتی هەیە هەمومان بیستومانە لە پێشینانمانەوە ئەڵێ ماڵێکی فەقیر مانگایەکیان هەبوو وەشک و لەڕ و تەق پیاڵەیەک شیری تیا نەبوو. پیاوەکە وتی، ژنەکە ئەی بەم ئەیفرۆشم، بەڵکو شتێکی بخەینە سەر و مانگایەکی پێ بکڕین، تکێ شیرێکی تیا بێ بۆ ئەم مناڵانە و دەست لە خەڵک پان نەکەینەوە. بردی بۆ بازاڕ، بە کابرای دەڵاڵی وت، ئەو مانگام بۆ فرۆشی، کامەیە مانگا؟ وتی، ئا ئەوە. وتی، جا ئەو مانگایە. چڵوچێیەک و بۆیە ناومەوە مانگایە. وتی وەڵا هەر ئەوەم هەیە وتی عیبی چیە وتی شیری تیانە وتی قسە نەکەی من هەرچی وت قسە نەکەی وتی باش چووە بازار و ناو خەڵکەکە وتی خەڵکینە ئەم مانا مانای فرێزی لە چاویە حچ نییە بەیانی سەد لە شیر و ئێوارە سەد لە شیر ساڵی دوو جارەزێ جاری دوو گۆرەکەی شێ بێ کابرای ساحێب مانگای فەقیر ڕۆشت بوو پێی وت بە داڵاڵەکە وتی تخوا خاوە ئەگەر بەڕاستە با بی بەمە مانگاکەم لە دەست دەرنەچێ ئەگەر بەڕاستە ئەم قسانە بابی بەمەوە لە دەستم دەرنەچێ یعنی ئەمە ئەمە غەشە ئەمە خیانەتە ئیتر لەمەوە بیگرە بۆ ئاشتێکی تر پێغەمبەری خوا فەرمێ صلی الله علیه وسلم خوا لە حەدیثێکی قودسیا فەرمێ ئەگەر دوو کەس بوون بە شەریک من ئەبم بە سێهەمیان و شەریکیان ئەکەم خوا ئەڵێم منیش ئەبم بە شەریکی کەسابەتەکەیان بە مەرجێ ڕاستگۆ بن عەیبی ماڵەکەیان دەربخەن ئەگەر درۆیان کرد و عیبی ماڵەکەیان دەرنەخست من جیا ئەبمەوە و بەرەکەت لە مامەڵەکەیشیان هەڵ ئەگرم بەرەکەتی تیا نامێنێ زۆر پیاکە بەڵام بەشی ناکە دەرەقەتی نایە با ئەوە نەبەس بێ ئێوە ئەزانن ئیتر ئەوەی کەەوە ئەکرێ ئێستاکێ حتا لە لە بازار ڕەوای لات و ئەگەر وای لێ نەکەی ماڵەکەت نافرۆشێ بە خەڵکم وتووە تەماتەکە بۆ جوانەکە یەکەی تەسەرۆڵێ مامۆستا نافرۆشرێ شووتی هەنار هەر شتێکی تر ئەڵێ ئەگەر وای لێ نەکەی ئەمە خەلەلە ئەبێ چاک بکرێ ئەبێ لە بیری ئەوە بین بازاڕەکەمان وا لێ بکەین ئەم کاڵایە وردی هەبێ ناوەندی هەبێ گەورەی هەبێ یەک دوو سێ ئەو بە سعری خۆی ئەو بە سعری خۆی ئەو بە سعری خۆی ئیتر پێویست ناکا فێڵ بکەی پێویست ناکات تۆ حەرام بخۆی ڕەنجی یەک ساڵت بە پاچەکۆڵە و بە خاکەناسکاری و عەزیەتی خۆدان لەو دەشت و گەرمایە دوای بێ حەرامی کەی حەرامی مەکە بڵێ ماڵی خۆمە وای فرۆشم ئەوە ئەدەم دەرەجە یەکە بە ئەوە دەرەجە دوو بە ئەوە دەرەجە سێ بە ئەوە تەواو ئەهلی بازار و عەلوە و مەیان و ئەوانش نوسینگە و ئەوانەش ئەبێ ئیمانیان هەبێ ئەبێ هاوکاری برا فەلاحەکان بکەن بۆی تووشی ئەو گوناحە نەبن تووشی ئەو ئەو جەریمەیە نەبن ئەوەی کە ئێستا ئێوە ئەی بیسن منی ژۆ کوێەوە بیستومە ئەڵێن ئەڕۆن بۆ سین بۆ کۆریا بۆ وڵاتان لەوێ لەگەڵ مەعمەل و کارخانەیەکا ڕێکەوێ ئەڵێ ئەو کامێرەیەم بۆ دروستکە بە مواسەفاتی نزم بەڵام هەمان مارکەی لەسەر بێ ئەو گڵۆپە ئەو سەعاتە ئەو شتە ئەو شتە ئەمە عینی غەش عەزیزانم ئەمە غەشی گەورەیە ئەمە حەیاچوونی دنیا و مسۆگەرکردنی دۆزەخە بۆ کێی کۆکەی تۆ بۆ مناڵەکانت بەدەست بڕین بە خیانەت بە جەریمە و بە جینایەت جارێک لێرە باسم کرد پیاوێک زۆر دەوڵەمەند بوو ماڵێکی هەژار دراوسیان بوون زۆر فەقیر بوون عیلەکە کابرا حوشترێکی دا بەو عایلە فەقیرە وتی ئەوە ئەو حوشترە بۆ ئێوە شیرەکەی بخۆن و ئیسیفادەی لێ بکەن و ئەوانە پیاوەکە مرد کوڕەکانی هەڵسان ماڵەکەی باوکیان تەوزیع کرد دوای وتیان ئاه وەڵا ئەو ساڵە حشتێکیشی داوت بەو دراوسێ بێ بڕی دیان حسێنینەوە ئەم پیاوە ئەم پیاوە ئەکەوێتە ناو بیرێک ئەکەوێتە ناو لە ناو بیرێکایە با بڵێن لە خەویا لە حەقیقەتە بەڵام خی گەورە و پەروەردگار هەموو جارێ خێری بۆ ئەنێرێ خواردنی بۆ ئەنێرێ دوای ئەوە ماوەیەکی پێچێ نامێنێ نامێنێ کە ئەوان حشترەکە ئەسێ نەوە لە دراوسێکە خێرەکە ناڕوا بۆی ئیترەوە کەوێتە زەحمەت تۆ ئەتەوێت دزی بکەی لە خەڵک بۆ ئەو مناڵانە کە ساڵحترین مناڵ لەوانەیە هی هەر کەسێ بێ هینەکانی حەزرەتی یعقوب ئەزانی چیان کردووە چ جەریمەیەکیان کردووە لەبەرەوە خۆت مەخەڵەتێنە بۆ مناڵەکانت جۆری دووهەم ئەمە لە معاملاتە بوو جۆری دووهەم غەشی سەرکردە لە میللەت و میللەت لە سەرکردە ئەمەش غەشێکی تایبەتە غەشی ڕعیەت میللەت لە سەرکردە بە چەپڵە لێدان بە مەدەحکردنی بە دەنگدانی بە ناحەق کە ئەزانی شیاوی نییە بەڵام یا لە برسا یا لە ترسا دەنگی ئەدەیتێ ئەمە غەشە تۆزانی ئەم کەسە لێی نایە لایقی نیە بایی ئەوە نیە بەڵام لەبەر معاشەکەت چی بکەین خزمە ڕوی لێ ناوم هاتوەتە ماڵەکەم ئەمە غەشە پێغەمەریش لە فەرمی ئەوەی غەشکا لە من نییە یا هەڵنانی گەورەم تۆوا و تۆوا و تۆوا و تۆوا ئیتر خۆ کەس نەیتوانی دوو لەوە بکە لە بەردەم یەکێک لەو گەورانەی دنیاە بۆیە ئەوانیش ئاوایان لێ هاو کە لێیان هات هەرچی تاوان بکە نزیکەکانی ناوێرن پێ بڵێن گەورەمەوە خراپە ئەوە منکەرە ناوێرن ئەوە غەشی ڕەعیەت و میلەتە لە گەورەکان هەر مەسحی ئەکرێ هەتا کەی هەتا وەختێ پێچەکاتەوە ئەڕوا و دەسەڵاتی نامێنێ جا ئەو کاتە هەموو کەسێ قسەی پێڵێ ئەو کاتە ئیتر هیچ نایەنێ ئینسان کە مرد شەیتانیش وازی لێنێ تۆشە بێ وازی لێ بێنی ئێستا ئەگەر ئەگەر هەیە جورئەت غیرەت ئێستا پێی بڵێ بڵێ کاکە ئەوە خراپە بەڕێز ئەوە خراپە وەزیر پەرلەمان حکومەت سەرۆک ئەوە خراپە ئەوە باشە ئەی غەشی ئەوان لە ئێمە چییە؟ ئەویش ئەوەیە کەوا حەقی خۆیان نەدەنێ زڵمیان لێ بکەن دڵسۆزی بە خەرج نەدەن، خەیراتی وڵات بەشی میلەتی لێ نەدا، خۆی و دارو دەستەکەی بەم لا بیبا بەو لا بیبا، ئەوە موسیبەتە. معقلی کوڕی یەساری موزەنی خوای لێ ڕازی بێ ئەفەرموێ بیستم لە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی هەر کەسێک ما من عبد هەر بەندەیەک لە بەندەکانی خوا وهو غاش لرعیته غەشی لێ کردبن الا حرم الله علیه الجنە خوا بەهەشتی لێ قەدەغەکا و بەهەشتی لێ حەرامەکا ئەگەر دە پشیلەش بن دە چۆلەکە بن دە مەڕ و بزن بن دە ئینسان بێ ئینسان کە خوا کردی بە مەسئولیان حەقی نەدان مافی نەپاراستن خوا بەهەشتی لێ حەرامەکا بەهەشت نابینێ غەش لە قەولا لە قسەکردە ئایا غەش هەیە لە قسەکردە بەڵێ شایەتیدانی ناحەق شایەتیدانی درۆ بوختان کردن درۆ کردن ئەمانە هەموو قسەن لە دەمی تۆ دەرەچن کەسێ تاوانێکی نەکردووە تاوانێ دەیتە پاڵی ئەڕۆیت لە بەردەمی دادگا یا لیژنەی فتوایە ئەڵەی گەورە مەمە ئاوایە و ئاوایە ئەیشزانی کەوا نییە ئاگاد لە مەوزوعەکە نییە ئەمە غەشە، پێغەمبەری خوا فەرمی ئەوەی غەش کا لە من نییە، بە تەمای من نەبێ و بە ڕێی منا نایە. کەواتە با لە خۆمانە شایەتی نەدەین شایدیماندا با شایەتی حەق بدەین بە عاجزیش من لێمان کابرا کوڕەکەی لەسەر مەسەن شتێک لی داوە ئەڵێ وەرە شایەتیم بۆ بە وەڵا ئەمە لە کیمیا بارانی هەڵەبجا وای لێهاتوو وەڵا نایم تر مەرحەبایو ناکا ئێ کاکە گیان ئاخر بۆ بۆ بێدین مەکەی بۆ تووشی گوناح مەکەی هەر لە هەر لە معاملاتە لە کڕین و فرۆشتنە کابرا محتاج بووە فەردەی ئارد بە هەزار دینار بووە دە مناڵی هەبووە خوا خوای بووە یەکی عەرزەکەی لێ بسێنێ خانوەکەی لێ بسێنێ کەس نەبووە دوو هەزار دیناری باتێ هەزار و نۆسەی ئەناوەتێ یەکێک هاتووە دوو هەزار دیناری یاوەتێ و توێتی قەیناکە من سەد زیاتر تێمێ معاملەیەکە و کردویانە بیست ساڵ لەمە و بەر ئێ ساڵێ وەرە تاپۆکەم بۆ نقڵکەڵێ وەڵا نایکەم سەیارەیەکی فرۆشتووە لە مەعرەز دایناوە گەڕاوە ئەم لا ئەو لا شوێن نەماوە نەگەڕێ بۆی دایەتی بە کەسێ ئێساڵێ وەڵا ڕقەمەکە و نادەمێ وەڵی سەنەوەکە و بۆ نەقل ناکەم ئەوە نەم نەدەیتێ ئەوە پێڵێن چی ئەوە پێڵێن دین ئەخلاق ئینسانیت مەردایەتی کەرامەت هیچی نییەوانە لەوانە هەمووی دەرەچێ هەر کەسێک ببێ بەس تۆ بە مەرج و نەگرت ئەو مردانە ڕۆشتی لەگەڵ یا بۆ تاپۆ بۆ مرور لەوێ ئیشەکە بۆ کرد ئەوش پیاو بوو محتاج نەبوو داماو نەبوو نە لە ترسانە لە لە ڕوودامان وتی کاکە وەڵی منەزانم تۆش پێویست و پێێتی بە دیاری دڵی خۆم بە بێ داواکاری تۆ ئەوا دەستی برد مەسەلەن هەزار دیناری دایێ وەرەقەیەکی دایێ دوانی دایێ بە پێی معاملە و گەوری و بچووکێک ئەوە عیبی نییە بەڵام بە مەرج بیگری حرامە بۆی ئەوم نەدەیتێ نایکەم چونکە معاملەکە بڕاوەتەوە بڕاوەتەوە غەش لە نەسیحەتە یەعنی نەسیحەتی کەسێ بکەی ئامۆژگاری کەسێ بکەی بەس ڕاستگۆ نەبی دڵسۆز نەبی ئەوە معاملەی ئێمە نییە معاملەی منافقینە جەریدی کوڕی عەبدوڵا ئەڵێ بەیعەتم دا بە پێغەمەر سەل الله عليه وسلم کەوا نوێش بکەم زەکات بدەم والنصح لكل مسلم دڵسۆزی هەموو مسلمانێک بم خەمخۆری هەموو موسڵمانێک بم، فێڵ لە یەکێکیان نەکەم، ناڕاست بە یەکێکیان نەڵێم. تەمیمی داری، خوای لێ ڕازی بێ، فەرمێ پێغەمبەری خوا فەرمووی الدین النصیحە دین نەسیحەتە وتمان قوربان بۆ کێ فەرمووی للهی ولی کتابه ولی رسوله ولی ئەئیمەتی المسلمین و عامەتهم دین دڵسۆزیە ڕاستگۆییە، ئامۆژگاری حەقە، بۆ خوا، بۆ قورئانەکەی خوا، بۆ پێغەمبەری خوا، بۆ پێشەوای موسڵمانان، بۆ عامی موسڵمانان، ئەبێ دڵسۆز بی بۆیان، ڕاستگۆ بی لەگەڵیانا، حەقیان پێ بڵێی، چەواشەیان نەکەی. با ئەو ئەندازە بەس بێ بۆ ئەم وتارە بەڵکو ئەوە ئومێدەکەم ئیسیفادەمان لێ کردبێ و و بتوانین لەمە و دوا خۆمان بدەین لە قاڵبی دین دین نەدەین لە قاڵبی خۆمان خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ و عاقبەتمان خێر بکە و ئیسلاحی حاڵمان بکە سەرکەوت و سەرفرازمان بکە خوای نەخۆشەکانمان شیفا بدە خوای ئیسلاحی حاڵی زیینەکانمان بکە خوای لە مردوەکانمان خۆش ببە خوایە مەزڵومان لە هەر کوێ هەن ڕزگاریان کە، خوایە زاڵمان لە هەر کوێ هەن پشتیان بشکێنە و لە ناویان بەرە، خوایە بە ناوی پیرۆزت داوات لێ یەکەم ڕەحممان پێ بکە هەر کەس داوای دوعای خێری لێ کردوین بۆ هەر مەبەستێ جێگای ڕەزامەندی تۆیە یا ڕەب العالمین ڕەحمی پێ بکەی لەم شوێنە پێش ئەوەی دانیشم پڕ بە دڵم داوای لێبوردنەکەم لە خەڵکانێک کە دڵم عاجز کردوون چەند جمعەیە لەمەو پێش کەلیمەی دۆم و دووڕاچ بەدەمما هات برایەکی بەڕێز هاتە ماڵۆ لەبەر دەرگا وتی مامەستا ئێمە خەڵکانێکین پیکابێکی پێ بوشتیە فرۆشت کاسبی خۆمانەکەین نوێژی خۆمانەکەین و ئێمە بەڕاستی جمهورێکی تۆین بەڵام دڵمان یەشاوە لەو جمعەیە کە ئەو کەلیمە بەکارهێنا ئیتر منیش داوای لێبوردنم کرد هەم لە فەیسبووکەکەمە هەم ڕووبەڕووی ئەو بەڵام وتی زۆر زۆرن وتم من ئینشاءڵا لە جمعە داوای لێبوردنەکەم من بە قەست ئەو کەلیمە بەدەمما نەهاتووە لە دەم دەرچوون بووە کەلیمەیەکی یعنی خراپە چونکە ئەو دوو عەشیرەتی دۆم و دووڕاج و خەڕات و ئەوانەش هەر ئینسانن وەکو ئێمە، ئێستا ئینسانی خێرخوایان تیایە، کاسپی گەورەیان تیایە و موحتاجی هیچ کەسێ نین و دەست لە کەس پان ناکەنەوە، بۆیە من لەم مینبەرەوە کە لێرە قسەکەم کردبوو داوای لێبوردن لە گەورە و بچوکیانەکەم، ئومێدەکەم هەر هەموویان بە گەورەیی دڵیان لە مامۆستا تاهیر پاک بێتەوە کە خوا ئەگرم بە شاهید بە قەست بەکارم نەهێناوە، خۆم لە یەک کەس بە باشتر نازانم،